پیلانەکەی ئەنجلۆ سەری گرت و توانی ڕۆمیۆ تۆمەتبار بکات بە دزی و خیانەت. ڕۆمیۆیان لە ژورێکدا دەستبەسەر کرد تا پیاوانی پۆلیس هاتن. ڕۆمیۆ ناچار بوو ڕێگەی هەڵهاتن هەڵبژێرێت و توانی ڕابکات. بەڵام کەوتە ناو گرفتێکی ناخۆشتر و ئاڵۆزترەوە. ئەوەتا کەوتۆتە بەرچنگی دەستەی گورگەکان، ئەوانیش دەیانەوێت تۆڵەی لێبکەنەوە. ئای چەند کوڕێکی ترسنۆکی. ترسنۆک؟ بەڵێ چونکە تۆ پۆلیست بانگ کردە ناو بەلەمەکە. ترسنۆک، بوەستن. ئێوە بە هەڵە داچوون. من پۆلیسم بانگ نەکردووە. ئا، تا ئێستاش ئەتەوێ درۆمان لەگەڵا بکەی؟ ئەوە چی ڕووەدا لێرە؟ ها؟ مناڵینە ئێوە ئاژاوەی زۆرتان ناوەتەوە. دەی وەرن ئێوە گیراون. وەرن، ڕامەکەن. دەی زوکەن با راکەین. ها ئەوە ڕۆمیۆیە زۆر پێویستی بە یارمەتیە. تۆ بووی پیاوانی پۆلیست بانگ کرد بۆ ناو کەشتیەکە تۆ پێشتر پیلانت بۆمە کێشابوو. چی؟ من نازانم ئێوە لەبارەی چیەوە قساکەن. بێدەنگ بە لەیدەن. بەدوای کەون لێ مەگەڕێن ڕابکات. دەکەم بگۆڕە تۆ ژیان ڕزگار کردم بەڵام من تێ نەگەیشتم من پۆلیسم بانگ نەکردو بۆ ناو بەلەمەکە خێراکەن وەرن لێرەوە ڕۆیشت زوو وەرن بابیگرین دەی چیتان کرد بەخوا لێ شوێنە دیار نییە. زوکەم بیدۆزنەوە ئەو لێرە دوور نییە. ئێستاش ناتوانی جارەکی تر لەبەر دەستمان ڕابکەی هەی ترسنۆک بەڵێم جارێکی تر وشەی ترسنۆک دووبارە نەکەیتەوە ها ئای من ترسنۆک نیم یاڕا دەی داوا لێ بردوم کە ئەی چاو قایم ڕاوەستن دوورکەونەوە لێرە جەنابە کێی پێتان دەڵێم ئازاری ئەو کوڕە نەدەن. تۆقت نەبێ. بێدەنگ بە. باش بزانن ئەو کوڕە لەژێر چاوەدێری جادوی شیندایە. هەر کەسێک دەستی لێ بدا و ئازاری بدا ئەوە دەم و دەست دەیکوژێ. شەپێش ئیتر بەستە لێرە بڕۆ و کاتمان بە پیڕۆمەدا خۆش بەدەم ڕوت چی؟ ئەوە خەریکە داد و شینکاری خۆی دەکا درۆک دەلەسە داد و شینوەرە داد و شینوەرە ئەو پیاوانی پۆلی ساتن تەماشاکەن بۆ لە کوێن؟ هیچ پۆلیسەکی نابینم لێرە کورە خۆ بزر بوون باوەڕ ناکەم باشە چۆن وای لێ هاات دانتی؟ ڕۆمیۆ ئەو شەوە ناخۆشەی بە بیر هاتەوە کە لەگەڵ دانتی و ئەلفرێدۆ و منداڵەکانی تر لە ناو بەلەمەکە لە یەک جیا بووبنەوە بە هۆی زریانە زۆرەکەوە. دانتی، سپاس بۆ خوا کە تۆ زیندوویت. ڕۆمیۆ، من وا هەستم کرد کە تۆ لەم شەپۆلە بێزانە ڕزگارت نابێ. من مەلەوانزانێکی باشم. هاهاها بەڵێ ڕاست دەکەی. پێ خۆشحاڵم ببینینەوە دووبارە. منیش خۆشحاڵم بە دیتنت هەی هەرە پاس. کامان هەرە پاسی ها یەڵا. وای کورە خۆ منت ترساند دانتیس. ناوی ڕۆمیۆیە. پارەیەکی زۆر زۆری دزیوە. بە خێرایی ئەبێ دەستگیری بکەین. ئاگادار بە هێشتا لەو ناوچەیە ماوە باش بە دوایدا بگەڕێن. بەسەر چاو. تکات لە یەکەم ئەنجیلیۆ ڕاستەکان بدرکێنە لای دایک و باوکم. نازانم تۆ بۆچی ئەوەندە بە پەرۆشی بۆ یارمەتیدانی ڕۆمیۆ؟ چونکە کوڕێکی زۆر باشە. نەخێر باوەڕم پێ بکە ئوف تۆش وەکو ئەو بوویت کوڕێکی زۆر باش بوویت براکەم ئەنجلیۆ ئوم بیری دێت کاتێک کە منداڵ بووی ئەهاتیتە ژوورەکەی من بەیەکەوە یاریمانە کرد ئەنجلیۆ تۆ زۆر ڕاستگۆ بوویت هەروەها دڵسۆزیش بوویت تخوا ڕاستی بڵێ ڕۆمیۆ تاوانبار نییە دەنگ بە تۆ خوشکی ڕاستەقینەی من نیت ئەزانم کە ڕاستەکە ئەزانی بە دڵی خۆت بکە بەڵام دایک و باوکم باوەڕ بە من ئەکەن چونکە من کوڕی ئەوانم من وەک تۆ نیم تێگەیشتی؟ زۆر چاکە ئێرە شوێنێکی بێ ترسە کەسیش ناتوانێت بمان بینێ لێرە. ڕۆمیۆ، بەڕاستی پێم بڵێ ئایا ڕاستە تۆ پارەکانت دزیوە؟ تۆ نهێنی من بپارێزە منیش نهێنی تۆ دەپارێزم لێت دەدات و پاشان دەرت دەکات هەڵیخڵەتاندم. تۆ کوڕێکی ترسنۆکی! بەڵێ، چونکە تۆ پۆلیست بانگ کرد بۆ ناو بەلەمەکە. ئیستاکە تێگەیشتم. ئەنجیلۆی فێڵباز هەڵیخەڵەتاندم. خەم مەخۆ، ئەو شتانە زۆر ڕوودەدا، بەڵام تۆ کوڕێکی دڵپاکی. بەڵام من پارەکانم نەدزیوە. بەڵام ئەبێ بچمە لای بەڕێز ڕۆسی و پاکانەی خۆم بکەم قەت باوەڕت پێ ناکات و ڕازیش نابێت کە بەرگری لە خۆت بکەی هەرگیز ئەی من چی بکەم تۆ باش گوێ من بگرە عارەبانەی کێیە ئەڕۆ بۆ ڤینیسیا ڤینیسیا؟ ئەه ئەبێ خۆتی لێ ناوفشاریتەوە پێویستە زوو لەم شارە بڕۆیە دەرێ چونکە لە ڤینیسیا هیچ ترست نابێ بەڵام من نەمەوێ هەڵبێم دانتی چونکە من دز نیم. ڕاکە ئەگەر نا بەند دەکرێی چونکە هیچ ڕێگای دی لە پێش نییە. ها پێویستە من بڕۆم خواحافیز. دانتی بۆ کوێ؟ ها. چیە؟ بریارت دا راکەی لە میلانۆ؟ رۆمیۆ هیچ رێگایەکی تری لە بەردەم نەبوو تەنها ئەوە نەبێ بە قسەی دانتی بکات و هەڵبێ بۆ شاری ڤینیسیا، بەڵام ئەگەر وای کرد ئەوا ناتوانێ لەلایەن ئەنجلیتا و مامۆستاکەی بێ تاوانی خۆی دەربخات. چۆلەکە، بەڵێ چۆلەکە! بەڵام من نازانم بۆ هێندە زوو لەبیرم دەچێ. ئهمم ڕۆمیۆ تۆ زۆر بە خێرایی فێر دەبیت هەر لەگەڵ پەیدا بوونی وەرزی بەهاردا ئەتوانیت خوێندن و نووسین بەیەکەوە فێر ببیت. ئهمم هەوڵەدەم. ئومێدەوارم تا وەرزی بەهار تەندروستیت باش بێت و زوو چاک بیتەوە. ئهمم. ئەنجلیتا ئەنجلیتا وتی کە تۆ دزی منیش بەوە زۆر دڵگران بووم بەڕاستی تۆ تووشی بێ ئومێدیت کردم ڕۆمیۆ ئاخ تاوان بارکرام بە تاوانێکی زۆر ناشرن بەڵام چۆن؟ کۆتۆ بەخۆ دوێنێ شەو خۆش بۆ ڕۆبۆت بە دو ڕۆمێ کەوتین و هەر زۆر زۆرشمان لێدا ئەی تۆ بۆ نەهاتی یارمەتی مامدەی و لێ بدەیت ئەڵێ تۆ لەگەڵیدا بەشداریت؟ نەخێر وانە بەڵام من ئێستا گرنگی بۆ مەسەلەیە نادەم. زووکە دەی بڕۆ ناو تەختەیە ئاخر ئەمە تاکە ڕێگایە بەڵێ یاڵا دودڵی پێ ناوێ ئایا تا ئێستا ڕۆمیان نەدۆزیوەتەوە؟ نەخێر بەڵام لەم نزیکانە وای گرن من زۆر هیلاک بووم تا ئەم هەموو پارەیەم کۆ کردەوە ئێستاش هیچ ماقول نیە وا بە فیڕۆ بڕواتە ناو گیرفانی ئەو دزە ئەنجلیۆ ئارز دەکەم ئێستا برینەکەت چۆنە وابزانم باشتر بووە. بەڵێ من زۆر باشم. باشە بەکرێگرتنی ڕۆمیۆ هەڵەیەک بوو ئێمە هەرهەموومان زەرەرمان لێکەوت. کچەکەم تۆ ئەمڕۆ باش دیار نیت ئەنجلیتا ڕاستەکەم پێ بڵێ چی ڕوویداوە کچە شیرینەکەم دەی پێم بڵێ ڕۆمێ پارەکانی نەدزیوە ها نەخێر چۆن؟ ڕۆمیۆ، دزی ناکات. بەخوا ئەمە سەیرە. ئەی پارەکان بۆ خۆیان ڕۆیشتن و چوونە ناو جانتاکەی ڕۆمیۆ خۆیان شاردەوە. باشە باشە تۆزێ لەسەر خۆ بە ئافرەت. هیچ پێویست ناکات. کاتی خۆمان بە فیڕۆ بدەین ئازیزەکەم ئەی ئەگەر ڕۆمیۆ وای نەکردبێ کێ وای کردووە یانی تۆ بووی کەواتە منیش وام نەکردووە ئەنجلیۆ کێ؟ ئەنجلیۆ بوو وای کرد ئەنجلیتا وانە؟ بەڵێ تۆ زۆر کچێکی پاکی من تۆم زۆر خۆش دەوێ پەیمانت پێ دەدەم کە هەموو توانام بخەمە گەڕ بۆ هێنانەوەی ڕۆمیۆ تۆ دڵی خۆت بۆ ئەو توند مەکە ها بەڵێ بچکۆلانەکەم ئێستاش پێویستە پێی بکەنی و خەم لەبیر بکەی. ها زۆر سپاستەکەم دایگیان ئینشاءله هەموو شتەکان بە دڵی تۆدا دەبێت ئێستاش بخەوە بۆ ئەوەی بحەسەیتەوە بەڵێ ئازیزم هەر ئێستا ئەچم بۆ لای پیاوانی پۆلیس و پێیان ئەڵێم ها؟ چی ئەتەوێ بە پۆلیس بڵێی کە کوڕەکەمان دزە و پارەی بردووە لە ماڵەوە؟ ئەگەر ئەنجلۆ بکەوێتە بەندیخانە ئەوە شەرمەزاری بۆ من و تۆیە. دایکە من برسیمە. داوای لێبوردن لێدەکەم کوڕەکەم، هەر ئێستا خواردن بۆ ئامادە دەکەم. یاڵڵا دایی خوات لەگەڵ ڕۆمیۆ ئایەم عارەبانە بۆ دینیسیا دەڕوات؟ بەڵێ فەرموو سەرکەوە. دینیسیا ها بەخوا هەڵم کرد ئەی خوایە گیان ئێستا من چی بکەم ئەوە چت کرد ئەی بێ عەقڵ تۆ چی باسە تۆ ئەو کەسانت ئەناسی کە عارەبانەکەیان لێ ئەخوڕی دادە بۆ پرسیارەکەی کوڕە لێت ئەپرسم ڕۆمیۆ نەیدەزانی خۆی تووشی چ کێشەیەکی تر کرد، هەرچەندە هەوڵی دەدات لە کێشەیەک ڕزگاری بێت، بەڵام دەکەوێتە ناو کێشەیەکی تر کە زۆر لەوەی تر ئاڵۆزتر دەبوو. ئەبێ ئەمانە کێ بن و ئەو تەقەمەنیانەیان بۆ چی بێ؟ ئەمانە لە ئەڵقەی داهاتوودا دەیبینن.